مازال جبريل يوصيني حتى ظننته أنه سيورثه سڵاوی خوای گەورەتان لەسەر بێت ئیماندارانی بەڕێز و خۆشەویست بەردەوامین لە زنجیرە باسەکانی ئەرک و مافەکان بۆ تۆی مسلمان لە سۆنگەی قورآن و فەرموودەکان لە وتارەکانی پێشووترا باسی مافی ناو ماڵ و خێزانمان کرد مافی دایک و باوک و مناڵەکان مافی ژن و مێرد بەسەر یەکەوە دوای ئەوەی کە تۆی مسلمان توانیت بە پێی توانە ئەرک و مافەکان لە ناو ماڵ و خێزان و خانەوادە تا جێبەجێکەی ئەو جار ئەرک و مافەکان ئەچن بۆ دەرەوەی ماڵ بۆ دەرەوەی خێزان یەکەم کەسیش لە دەرەوەی ماڵ کە تۆ لێتەوە نزیک بێ و پێویستە مافەکەی جێبەجێ بکەی جیرانەکەتە هاوسێکەتە دراوسێکەتە کە دەبێ مافی بپارێزی بۆیە لە وتاری ئەمڕۆماندا بە یارمەتی خوای گەورە باز لە مافی جیران دەکەین خوا و پێغەمبەرەکەی صلی الله علیه وسلم سەرجەم سنوورەکانیان بۆ دیاری کردوین سنووری حەڵاڵ و حەرام چاکە و خراپە سەرجەم مافەکانیان بۆ ڕوون کردوینەوە هەر کەسێک ئەو مافانە پێشێل بکە ئەو سنوورانە بشکێنێ تەجاوز بکە ئەوە زاڵم و ستەمکارە مافی خوا و پێغەمبەری پێشێل کردووە تاوانبارە خوای گەورە فەرموویەتی تلك حدود الله فلا تعتدوها ومن يتعد حدود الله فأولئك هم الظالمون أو سنور إخوان هر کسی سنورکانی خوا بشچێنێ مافەکانی خوا پێشێل دەکات هەر کەسێ مافی خوا پێشێل بکات ئەوە زاڵمە ستەمکارە سەرەتا با بزانین جیران کێیە ڕاغبی ئەسفەهانی و هەروەها ئیبن حەجەری عەسقەلانی ڕەحمەتی خوان لێ بێفەرمویانە جیران ئەو کەسەیە کە لێتەوە نزیکە جا لە ماڵ بێیان لە دوکان بێ لەسەر ئیش و کار بێ ئەو کەسەی لێتەوە نزیکە مسلمان بێ یان نامسلمان بێ چاک بێ یان خراپ بێ ئەوە جیرانتە پێشەوا عەلی فەرموویەتی ئەو کەسەی دەنگت بیگاتێ ئەوە جیران و هاوسێتە بەڵام پێشەوا حەسەنی بەسری ڕەحمەتی خوای لێبێ فراوانتری کردووە لە پێناسەی جیرانە و وەکو پێشەوا بخاری لە ئەدەبی مفرەدا و شێخ ئەلبانیش بە صحیحی داناوە پێشەوا حەسەنی بەسری فەرموویەتی جیران چل ماڵ لە هەر چوار لاوەیە چل ماڵ لە سەرەوە چل ماڵ لە خوارێ چل ماڵ لەملا چل ماڵ لەولا هەمووی جیرانتە لە پێناوی یەکتر ناسین و خۆشەویستی و تێکەڵاوی و بەیەکەوە ژیان ئەوەیە دینی کۆمەڵایەتی ئەوەیە بەیەکەوە ژیان ئەوەیە خۆشەویستی کە چل ماڵ لە هەر چوار لاوە بە جیرانی تۆ دانراوە مافی لەسەر تۆ بڕیاردراوە بۆیە یەکەم جار پێویستە لەسەرمان ئێمە ڕەفتارمان لەگەڵ جیرانەکانمان باش بێت وەکو چۆن نوێژ و ڕۆژی دەکەی چاکبوون لەگەڵ جیرانە عیبادەتە فەرمانی خوا و پێغەمبەری خوایە سەرەتا چینە خزمەت قورئان خوای گەورە فەرموویەتی ئەعوذ بالله من الشیطان الرجیم واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا وابن السبیل، وە هەروەها لەگەڵ هاوەڕێکەیشتا باش بە، لەگەڵ هاوسەفەرەکەیشتا باش بە، وما ملکت ایمانکم، لەگەڵ ئەوانەش کەوا بوونە مڵکی ئێوە، لەگەڵ ئەوانەش کە لەژێر دەستی ئێوەدان لەگەڵیان باش بن، ان اللە لا یحب من کان مختالا فخورا، خوای گەورە ئەوانەی خۆش ناوێت کە لووت بەرزن کە خۆیان بەزل دەزانن، کەسێ لەگەڵ دایک و باوک و جیران و هاوڕێ و هاوسەفەر و لەگەڵ ئەمانە باش نەبێ، کە هەردووکیان غەیبن خوا جل جلاله ڕۆژی دوایش لای ئێمە غەیبە ئێمە ئیمانمان پێیەتی هەر کەسێک کە یەکێک لە ئیمان بوون بە ئەرکان یەکێک لە ئەرکانی ئیمان ئیمان بە غەیبە هەر کەسێک بڕوای بە خوا و بە ڕۆژی دوایی هەیە با لەگەڵ جیرانەکەی باش بێ با چاکەکار بێت بۆ جیرانەکەی کەواتە ئەگەر سەرنج بەن چاکەکردن لەگەڵ جیران ڕەبت و پەیوەستە بە ئیمانەوە چەنێ لەگەڵ جیرانەکەت باش بی ئەوەنە ئیمانەکەت دامەزراوە بە قووەتە چەنێ لەگەڵ ئیمانەکەت خراپ بی ئەوەنە لە ئیمانەکەتە خەلەلت هەیە چەنێ لە خزمایەتی و جیرانەتیە لاواز بوو زەعیف بی ئەوەندە ئیمانەکەت لاواز و زەعیفە ئەمە بکە بە مقیاسێک لای خۆت بۆیە شاعیرەکە وتویەتی ئەوەی بەڕاستی خوا ئەناسێ ڕەوشتی باشە لەگەڵ دراوسێ پیاوێک لە ئەنسار ئەڵێ لەگەڵ خێزانەکەم چین بۆ خزمەت پێغەمبەری خوا صلی الله علیه وسلم لە ڕێگە تێگەیشتین بەڵام پێغەمبەر لەگەڵ یەکێکا وەسا بوو ئەڵێ قسەی لەگەڵ دەکرا ئەو کەسە ئەڵێ پێغەمبەر صلی الله علیه وسلم زۆر وەستا ئەو کەسە زۆر وەستا زۆر وەستا ئەوەندە لەگەڵ پێغەمبەر وەستا ئەوەندە قسەی بۆ کرد ئەڵێ ئێمە بەزەیمان بە پێغەمبەر هاتەوە بە پێوە ئەوەندە بوەستی ئەو تەحەمولە زۆرمان بەزەی پیا هاتەوە دەڵێ دوایی کە ڕۆژ چین بۆ خزمەت پێغەمبەر صلی الله علیه وسلم قوربان ئەو پیاوە چێ بوو ئەوەندە لەگەڵی وەستای خۆ ئێمە بەزەیمان بە تۆدا هاتەوە ئەوەندە بە پێوە بوەستی قاچ و پشتت دێشێ هیلاگەبی تاقەتێکی دەوێت فەرموویان، دەزانن ئەو پیاوە چییە بۆ فەرمی ناواڵە؟ فەرمی، ئەوە جیبریل بوو، ما زال یوصینی بالجار حتی ظننته انه سیورثه فەرمی ئەوە بەردەوام جیبریل بوو لەوێ بەردەوام قسەی بۆ دەکردم ئامۆژگاری دەکردم دەیگوت لەگەڵ جیرانان باش بن هەتا واگومانم برد کە جیران میراتی جیرانی دەبا سبحان الله جاوتی ئەگەر سەلامیشی لێ بکردا لەو کەسە ئێوە جوابتی ئەدایەوە بەڵێ بەڕێزان مازال جبریل یوسینی بالجار ئەوە جبریل بوو هەر باسی جیرانی بۆ دەکردم هەردێک و ئاگاتان لە جیرانەکانتان بێ هەتا خەریک بووە بوام زانی خەریک بوو گومان بەرن کە میراتی جیران بۆ جیرانی میراتی لێ دەگرێت بۆیە پیاچاکانی پێش ئێمە مسلمانانی ڕاستەقینەیە ئەوەندە لەگەڵ جیرانەکانیان باش بوون ئەوەتا عەبدوڵڵای کوڕی موبارەک کە خەوارزم لە کتێبی مفید العلوما هێناوێتی ئەڵێ جیرانەشی هەبوو جوولەکە بوو زۆر جار بیستوتانە ئەڵێ جوولەکەکە چوو جیرە خانوەکەی بفرۆشێ بەچەند ئەیفرۆشی جوولەکە وەڵا بە دوو هەزار درهەم ئێ وتیان خانوەکە دای هەزار درهەمە وتی ئاخر هەزار درهەمی حەقی خانوەکەم هەزار درهەمیش حەقی جیرانەتی عەبدوڵڵای کوڕی موبارەک ئەو جیرانەتەشتان پێ دەفرۆشم کاتێک کە هەواڵیان دا بە عەبدوڵڵا وتی وەرەوە ها ئەوە پارەکەم مەیفرۆشە ئەو جوولەکە ئەو مسلمان بەڵام ئێمە ئێمە جاری وا خزمین بەڵام لە حیزبەکەی نیە جەنابی لوتی کردووە یا لەبەرەوەی دەوڵەمەند نیە لوتی لێ کردووە یا لەبەرەوەی مناڵەکەی قسەیەک شتێک جنێک مناڵێک قسەیەکی کردووە جیرانەکە بینیان پێکەوە نیە پەنا بەخوا قسەیەکی جوان هەیە لە کۆنە وتراوە الرفیق قبل الطريق الجيران قبل الدار پێش ئەوەی بڕۆی بۆ سەفەر بزانە کێ ڕەفیقتە پێش ئەوەی خانوو بکڕی ئەی خانوو کڕ بزانە جیرانەکەت کێیە با خانووکەت کۆشک بێ ئەگەر جیرانەکەت لار و خوار و بەڵا بێ ئەو خانووە ناخۆشە ئەگەر جیرانەکەت مسلمان و ئیماندار و سیقەت پێ هەبێ تۆ دەڕۆی لە ماڵ نابی ماڵ و ناموس بەجێ دێڵی ئەگەر خانووکەت کەلاوە بێ جیرانەکە جیرانی چاک بێ وابزانە کۆشکی پاشایە جا ئیسلام ئاوا پێویستی کردووە لەسەرمان کە لە خزمەت جیرانەکانماندا بین کە لەگەڵیان باش بین تەنانەت بەڕێزان ئەگەر ئێمە وەکو عیبادە تەبعان لەگەڵ جیرانەکانمان باش بین بەو هۆیەوە دەچینە بەهەشت چاکبوون ڕفتاری چاککردن چاک جوڵانەوە لەگەڵ جیرانان لەگەڵ هاوسێکان هۆکاری چوونە باشتە وتی فڵانە ئافرەت نوێژ و ڕۆژوشی کەمە باس دەکرێت کە نوێژ و ڕۆژی زۆر نییە کەمە و پارچەی بچوک بچوکی لە پەنیر دەکا بە خێر ئەو کاتی ئەو باوی ئەوە بووە یعنی ئەگە خێرەش دەکا پەنیرەکان کەم کەمن بەڵام ولا تؤذی جیرانها بەس جی عەزیەتی جیرانەکەی نادا ئازاری جیرانەکەی نادا لەگەڵ جیرانی خراپ نییە پێغەمبەر صلی الله علیه وسلم فەرمووی هی فی الجنە ئەوە لە بەهەشتایە مادام لەگەڵ جیرانی چاکە سەرنج دەن برا سەرنجە خوشکان هۆکاری چاکبوون لەگەڵ جیران هۆکارەکەی ئەچی بۆ بەهەشت ئەی ئێمەش بۆچی واکەین عیبادەت بۆی خوا لەمان ڕازی بچینە بەهەشت ئەی تۆ حەز لە بەهەشت نییە براکەم خوشکەکەم دەی حەز لە بەهەشتە فەرموو لە خزمەت جیرانەکەت دابە ئەی ئەوانەی ئازاری جیران دەدەن لە بەشی دووەمی وتارەکەماندا فڵانە ئافرەت زۆر باسی دەکەن نوێژی زۆرە ڕۆژووی زۆرە نوێژ و ڕۆژووی گەلێک زۆرە غير أنها تؤذي جيرانها بلسانها بەڵام ئاخ ئەوەیە کەوا بە زمانی ئازاری جیرانەکەی دەدا زمانی درێژە بوختان و درۆ غیبەتی بۆ دەکا فەرمووی هێ فی النار فەرمی ئەوە لە ئاگردایە ئەو ژنە ئەم هەموو نوێژ و ڕۆژ ڕۆژ دەکا بەڵام مادام بە زمانی ئەزیەتی جیرانەکەی داوە هیە فی النار پەنا بەخوا بەڕێزان و خۆشەویستان دەبێ ئاگامان لێبێ ئەی چەند بۆیە زیاتر باسی ئافرەت دەکرێت چونکە پیاو لە دەرەوەیە زیاتر ئافرەتان لە ماڵەوەن جاری وایە لەگەڵ مناڵێک شەڕە مناڵە بێ جاری وایە بۆ خۆیان شەڕە قسە دەکەن جاری وایە دادەنیشن غیبەت و بوختان بۆ یەکتر دەکەن پەنا بەخوا جیران هەیە بوختانی بۆ جیرانەکەی کردووە بۆ ناموسی جیرانەکەی کچەکە تووشی نەخۆشی دەروونی بووە بوختانی بۆی کردووە ئاژاوی بۆ کردووە فڵان کەس هاتە ماڵیان وەڵا لەگەڵ فڵان کەس ئاوا بووە چونکە جیران دایمە ئاگایان لێکە ئەوەی کە لە دوورە زەفەرت پێ نابە ئاگای لە حاڵی تۆ نییە جیران دەزانێت کەی دەچی بۆ دەوام کەی کەسان لە ماڵ نییە کەی دەرکەدا دەخرێ کەی دێنەوە چەند کچت هەیە ماڵەکەت ناموسەکەت چی ئەکەی چی ناکەی جیرانەکە ئاگادارە بۆیە ئەم هەموو مافە دانراوە، بۆیە ئازاردانی بە ئازارە، ئەوەی لەگەڵ جیرانەکەی خراپ بێت جێگاکەی جەهەنەمە، پەنا بەخوا. ئەمەیە مافەکان لە ئیسلامدا، ئیمانداران کێن ئەوانەی دەڵێن ئیسلام مافی نەداوە؟ ئەوانە کە ئیسلامیان نەناسیوە یان دژ بە ئیسلامن. نیشانەی بێ ئیمانیە هەر کەسێ لەگەڵ جیران خراپ بێت معنای ئیمانەکەی نییە یان ئیمانی لاوازە پێغەمبەر گیان بە قوربانی بم صلی الله علیه وسلم فەرمووی والله لا یؤمن والله لا یؤمن والله لا یؤمن سوێن بەخوا ئیمانی نییە جا هەندێک وایان خلێتەوە ئیمانی لاوازە ئیمانی دانەمەزراوە بە ظاهری ئەحادیسەکە دەفەرمێ ئیمانی نییە سێجار سێجار قیل من یا رسول الله ئەی رسولی خواوە چێ ئیمانی نییە پێغەمبەر صلی الله علیه وسلم فەرمی من لا یأمن جاره بوائقه هەر کەسێک جیرانەکەی لە ترسی ئەو ئەمین نەبێ هەر کەسێک جیرانەکەی لە خراپەی ئەو ئەمین نەبێ جیرانەکەی سیقەی پێت نەبێ ئەوە ئیمانی نییە پەنا بەخوا کە یەکە خاڵ یەکە متمان نیشانەی ئیمانە چاکەکردن لەگەڵ جیران خاڵی دووەمیشیان خراپەکردن لەگەڵ جیران بەو ئەندازەیە نیشانەی بێ ئیمانیە وە هەروەها ئەوەندە ڕێزی جیران گیراوە ئیمانداران هەر کەسێ خراپە لەگەڵ جیران بکا ئەوە تاوانەکە یەک بەدەیە لە هەموو تاوانەکاندا فەزلی خوا وایە چاکەیەک دەکە یەک بەدەیە تا یەک بە حەسەد بۆ دەنووسرێت بەڵام ئەگەر خراپەیەکت کرد یەک خراپە تاوانەکە یەک خراپەیە وە جەزاء سەیئەتین سەیئەت مثلها پێغەمبەر صلی اللە علیە وسلم فەرمووی لئن یزنی الرجل بعشر نسوة ایسر علیه من ان یزنی بامرأة جاره ئەگەر کەسێک زینا بکات لەگەڵ دە ئافرەت دە ئافرەتی دوور و ئەملاولا ئاسانترە لەلا لەوەی کە زینا بکات لەگەڵ ژنی خێزان لەگەڵ ژنی جیرانەکەی یان کچی جیرانەکەی یەعنی یەک زینا لەگەڵ جیرانەکەت مقابلی دە زینای غەیری جیرانەکەتە پەنا بەخوا کە ئەمە ئێستا بۆ چونکە جیران دەزانێ و و ئێمە زۆر جار تەلەفۆنمان بۆ دەکرێ و ئاگادار دەکرینەوە کە فلان جیران لەگەڵ فران جیران خیانەتی کردووە پیاوەکەی دەچێ بۆ دەوام جیرانەکەی ئەو بەری دەچێ لەگەڵ ژنەکەی ڕابێرێ پەنا بەخوا لەجیاتی پارێزگاری بکا لە ماڵ و ناموسی لەجیاتی وەفای هەبێ بەرامبەر بە جیرانەتی و خزمایەتی و کەسایەتی چونکە دینی نیە چونکە لەخوا ناترسێ خیانەت لە ژنی جیرانەکەی ئەکا خیانەت لە ماڵی جیرانەکەی ئەکا دزی لە جیرانەکەی ئەکا خیانەتی لێ ئەکا بوختانی بۆ ئەکا جاسوسی بەسەرەوە ئەکا تەقریری لەسەر ئەنوسێ پەنا بەخوا بۆ کوێ ئەچێ ئەو کەسە دەی پێغەمبەر صلی الله علیه و سلم فەرمووی ئەگەر یەکێک دزی بکا لە جیرانەکەی ئەیسەر علیه من ان یسرق من عشر ابیات ئاسانترە لە دە ماڵی کە دزی بکا لە جیرانەکەیشی بەتەنیا دزی بکا ئەو دزی جیرانەکەی مقابلی دە دزیە یەک بە دە تاوانەکای خوای گەورە زیادی ئەکا پەنا بەخوا ئەمە هەموو لەبەر خاتری جیران لەبەر خاتری ماف لەبەر خاتری ڕێز و حرمەت لەبەر خاتری ئەوەی جیران نزیکە و حەقی بەسەر تۆوە هەیە خیانەتی لێ مەکە لە خوا بترسە خیانە لە ماڵ و ناموسی مەکە جاسوسی بەسەرەوە مەکە بوختانی بۆ مەکە جیران لە دنیاش و لە قیامەت لە قبریشا و لە دنیایشا و لە ماڵیشا کاریگەری هەیە جیرانی چاک بەرەکەتە جیرانی خراپ بەڵایە وە هەروەها خراپ بوون ئازاردانی جیران و دراوسێ یەکێکە لە نیشانەکانی ئاخری زەمان کە ئێستا دەیبینین بە چاوی خۆمان ئەوە تا پێشەوا بخاری لە ئەدەب المفرەدا هێناوێتی کە شێخ ئەلبانیش بە صحیح داناوە پێغەمبەر صلی الله علیه وسلم فەرموویەتی لا تقوم الساعة حتى يقتل الرجل جاره وأخاه وأباه قیامەت نایە هەتا جیران جیرانی خۆی دەکوژێ و برای خۆی دەکوژێ و باوکی خۆی دەکوژێ زۆرمان بینیوە بیستومانە لە کەناڵەکان کە باوکی خۆی کوشتووە برای خۆی کوشتووە جیرانی خۆشی کوشتووە ئیتر هەتا لە شەر ناوخۆشدا شتی وا بینراوە بۆیە دەبێ وریا بین ئەمە نیشانەی ئاخیر زەمانە پێغەمبەر صلی الله علیه وسلم هەواڵی پێداوە کە بەداخەوە دەبینین یعنی ئێستا بە شێوەیەکی گشتی جیرانەتی کاڵ بۆتەوە خزمەتی کاڵ بۆتەوە لەزەن لە ژیان نەماوە ئەوە جیرانەکان بۆ واتان لێ هات ئەوە بۆ باو باپیرانی ئێمە زۆر پیاو بوون بە یەکەوە نانیان بە یەک نەدەخوار کاسە دراوسێتی پاراستنی حیا و ناموس ئەوە ئێمە ئەوڕۆ بۆمان لێ هات چونکە ئیمانەکە لاواز بووە چی بکەم لە خانوویەکی خۆشی گەورە؟ چ بکەم لە سەیارەیەکی جوان؟ لەو پارە ئەگەر لەزەت لەزەتی لێ نابەم ئەگەر جیرانەکەم لەگەڵم چاک نەبێ و من لە خزمەت جیرانەکەمدا نەم و ئەویش لە خزمەت مندا نەبێت بەڵێ بەڕێزان خۆشەویستان لەوانەیە بڵێ ئاخر وەڵی جیرانەکەم خراپە آخر والله چاکەش بە دوو کەس دەکرێت خراپە خراپەش بە دوو کەس دەکرێت ئیمامی زەهەبی ڕەحمەتی خوای لەبێ دەفەرموێ ئەگەر جیرانەکەت خراپ ئەگەر کرا بە نهێنی ئامۆژگاری بکە بە نهێنی کەس نەزانێ ئەگەر نا پشتی تێ بکە تێکەڵی مەکە خۆشت نەوێ بەڵام قسەی لە دامەبڕە مەرحەبایی هەرکە سەلام و کەلام با هەبێ بەڵام تێکەڵی مەکە زۆر خۆشت نەوێ یعنی هەموو شتێک تۆ ئەگەر پشتت تێکرد وەک جاران خۆش نەویست بۆ خۆی تێدەگەم ئەگەر بۆت کرا بە حەچیمانە و بە ئاقلانە ئامۆژگاری بکەیت بە تابەتی ژن پێکەوە بە ژیرانەکەی بڵێ خوشکەکەم ئەوەی لە پیاوی خراپە دەست دەکەوێت لە زینا لە پیاوەکەی خۆش دەست دەکەوێت ئەو پیاوەی تۆ تا بە ئێوارە ئیش دەکات ئەو پیاوەی تۆ ئاوای ئاوایە ئەوەی لەو دەست دەکەوێت حەڵاڵە ئەوەکەی کە حەرامە یعنی دەتوانن ئامۆژگاری یەکتر بکەن پیاوەکان کوڕەکان ژنەکان لەگەڵ یەکتر ژیرانەکان بەڕێزان و خۆشەویستان وریابین بە ئەمە دواکەوتنە کە خەڵچێک دەڵێ وڵای ئەمە بە عقلیتمان ئەوروپی بێ بابە ئێمە لە فلان گەڕەکەین عقلی زۆر پێشکەوتون کەسەقی بەسە کەسەوە نیە بخوا فلان گەڕەکە شعبیە زۆر ناخۆشە دائمە پێکەوەن ئەمە پێچەوانەکەی ڕاستە لە گەڕەکی بەناو پێشکەوتو خەڵچیان لێ مردووە جەنازەکان هێناوە بۆ مزگەوت پێنج شەش کەسی لەگەڵ بوو ئەوجا کە لەگەڵ چی بۆ سەر قەبران کفن و دفن و ئەمانە کابرا ئەوەندە جێل و نەزان و داماو بۆ چونکە ژیرانتی نەزانیوە چەپ چێ پارەی بۆ من دەرێنەوە مامە ساحەکە چەند دەکات با بێسەوە ناتوە ئەو شتانە بە پارەنی بە قوربان ئێمە ئێمە لە خزمەتی خەڵکدان پارەی چی کەی لەسەر قەبران و کفن و دفن و بۆ هیچ شتێک مسلمان مامۆستا پارە وەرناگرێت ئەوەی کەمەلا بێت ئەوەندە داماو بۆ لەسەر قەبران پارەی دەرێنەوە چونکە جیرانەتی و خزمەتی نەبووە ئەوروپا کەیکێ بمرێ دەبێ بەلەدێ بینێژێ دەتانێ واتان لێبێ پیاوەتی نەمێنێ جیرانەتی نەمێنێ یەکێ لە هاوڕیانم بۆی گەڕامەوەتی لە هەژدە ساڵ لە ئەوروپا بووم جیرانێکم هەبوو وەڵاهی ڕۆژێکی هاتە سەرم مەرحەبایم کرد چ شکاتی لێ کردم لە دادگا وتی ئەم پیاوە مەرحەبایی کردم کاکە چ مەسڵەحەتێک لەگەڵ من هەیە چی ئیشت پێمە بۆ مەرحەبایت کردوم ئەمە پێشکەوتنەکەی ئەوروپایە دەیانەوێ خەڵکانێک بێنێ بۆ ئێرە بۆچی تۆ هەرکەسە لە خانی خۆماندا بیکەین بە قەبر و کەس ئاگای لە کەس نەبێت بۆ ژیانمان ئاوای لەبێ بۆ بەدەست خۆمانە بەڕاستی بەڕێزان بێ وریابین ئێمە لە شین و شاییە ئەمە ئەکەمە بەسەرێکەوە هەیە جیرانەتی و خزمایەتی و کەسایەتی دەی با بە خۆمان دابچینەوە ئەمە ئەرچی ئیسلامە کە هەموو مافەکانی بۆ دیاری کردوین وریابن هەموو کێشەکانیش لەسەر کۆمەڵشە دروست دەبێت لە فیتنەی پارە خۆتان بپارێزن جیران جاری وا تەماع و پارە کێشیان بۆ دروست بووە لە فیتنەی ئافرەت بە زۆری جیرانەکان ئافرەتان کەوا ئەوج لە ڕووتان لەبەرە بەزلی خەوە لەبەر دەرک و لە حەوشە دێن و دەچن ئاگاتان لەبێت لە فیتنەی ئافرەت ناموس زۆر قورسە لە فیتنەی ئەحزاب فیتنەی حزبەکان جاری وا جیران و برا و خزم و کورتێک بەردەدەن واللهی لە کاتی انتخاباتەکاندا بە چاوی خۆم بینیومە خانووی دووقات بوو قاتی سەرێ ئاڵایەک بوو قاتی خوارێ ئاڵایەک بوو وتم ئەوە چییە وتی وەڵا ئەو کوڕبابێکن ئەمیان فڵان حیزبێ ویشان فڵان حیزبێ کوڕباب وەڵا بە چاوی خۆم دوایی چوم بۆ لایان و ئامۆژگاریم کردن بابا حیزب دەڕوا جیران دەمێنێ حیزب دەڕوا تۆ دەمێنی حیزب بێوەفایە تۆ بەوەفا بە وەڵڵا چوم ئامۆژگاریم کردن هەر کامیان هەر شتێک دەبن قەیناکە بابە بەڵام ئێوە کوڕ و بابن ئێوە جیرانیشن کوڕ و بابیشن خزمیشن ئەو جار ماڵێن ئاوا بێ هەردووکیان ئاڵاکان لابن دیارە ئەویش هەریان بەرامبەر یەکتریان کردووە بەڵێ بەرەزان خۆشەویستان وریابین فیتنەی پارە فیتنەی ئافرەت فیتنەی ئەحزاب وریابن لە دینەکەتان لە حەیا و ناموستان لە دین و ژینتان کە هەمووی لەژێر سایەی قورئان و سوننەتا پارێزراوە وریا بن چەواشە نەکرێین مافی جیران پێویستە لەسەر جیران دووبارەی دەکەمەوە ئەوەی بەڕاستی خوا ئەناسێ ڕەوشتی باشە لەگەڵ دراوسێ لە کۆتاییدا لە خوای گەورە دەپاڕێنەوە دەڵێن یا ڕەبی خوایە بمانجێڕی لەو کەسانی کە جیرانی چاکن خوایە جیرانی باشمان بەنسیب بکەی خوایە ئەو جیرانانەی کە کێشیان هەیە خوایە شەیتان لە بینیان دەرکەی خوایە سوڵح و سەڵاحەت و خۆشەویستی بگێڕێەوە ناویان خوایە دەروی خێرمان لێ بکەیەوە یا ڕەبی خوایە هەفتانە خەڵکانێک داوای دوعای خێرمان لێ دەکات بۆ نەخۆشەکانیان خوایە شیفایان بۆ بنێری بە تایبەتی ئەوانەی دوعای خێریان داوای دوعای خێریان کردو یا شافی خوایە شیفایان بۆ بنێری یا ڕەبی خوایە بارانی بە ڕەحمەتمان بۆ ببارێنی یا ڕەبی خوایە پێکەوە ژیان و برایەتی و خۆشەویستی لەناومان بەرقەرارکەی شەڕ و ئاژاو هەرا نەخەی وڵاتەکەمان کوردستان بە بەردەوامی بە خۆشی بمێنێتەوە یاڕەبی خوایە پیرەکانمان عاقیبەت خێر کەی گەنجەکانمان لەسەر ئیسلام و ئیمان دامەزراو کەی دایکان و خوشکانمان حیا و ناموسیان پارێزراو کەی خوایە لە گوناهی ئێمەش و دایک و باوکمان خۆش بی قەڵەمی عەفو بێنی بەسەر تاوانەکانماندا یا رب العالمین آمین آمین فاستغفر الله فاستغفروه